ئەمە بەریبونێکی گەورە و گرنگە لەلایەن خودا و پێغەمبەرەکەیەوە بۆ ئەوانەی کە پەیمانتان لەگەڵدا بەستبوون لە هاوەڵگەران واتا پسان و نەمانی و پەیمانانەیە کە لەگەڵ هاوەڵگەراندا بەستراوە چونکە ئەوان دەست پێشخەر بوون لە شکاندنی پەیمانەکەدا جاکەواتە ئەی هاوەڵگەران بۆتان هەیە چوار مانگ بەسەر زەویدا بگەڕێن تا شوێنێک بۆ نیشتەجێبوونی خۆتان دەدۆزنەوە بشزانن بەڕاستی ئێوە دەسەوسانکەری خوددا نین و لە دەست ئەو دەرناچن بەڕاستیش خودای گەورە ڕیسواکەری بێ باوەڕانە. ئەمەش بانگەواز و ڕاگەیاندنێکە لەلایەن خودا و پێغەمبەرەکەیەوە بۆ هەموو خەڵکی، لە ڕۆژی حەجی گەورەدا، کە بەڕاستی خودا و پێغەمبەرەکەی بەرین لە موشریک و هاوەڵگەران، جا گەر ئێوە تەوبە بکەن و بگەڕێنەوە لە بێباوەڕی ئەوە چاکترە بۆتان، خۆ گەر هەر یاخی بن و پشت هەڵکەن ئەوە چاک بزانن بەڕاستی ئێوە دەسەوسانکەری خودا نین و لە دەسەڵاتی دەرناچن و مژدە بدە بەوانەی کە بێ باوەڕ بوون بە سزایەکی پڕ ئێش و ئازار بەڵام ئەو هاوەڵگەرانەی کە پەیمانتان لەگەڵیاندا بەستووە پاشان پابەندی پەیمانەکە بوون و هیچیان لێ کەم نەکردووە و یارمەتی کەسیشیان نەداوە دژتان ئەوا ئێوە پەیمانەکەیان بۆ بەرنە سەر و تەواوی بکەن تا کاتی دیاری کراویان، چونکە بەڕاستی خودا پارێزکارانی خۆش دەوێت. جا کاتێک مانگە حەرامەکان بەسەرچون کە بریتیە لە، ذو القعدە، ذو الحجە، محرم، رجب، ئەوا هاوەڵگەرانی پەیمان شتیان بکوژن لە هەر کوێ دەستان لێیان گیر بوو، یاخود بە دیل بیانگرن، سنور دانێن بۆ چالاکیان، هەروەها کەمین و بۆسەیان لە هەموو شوێنێکی لەباردا بۆ دانێن، جا گەر پێش ئەوەی دەستی ئێوەیان بگاتێ تەوبەیان کرد و وازیان هێنا لەو کارەیان و نوێژیان کرد و زەکاتیان دا ئەوە وازیان لێ بهێن و ڕێیان بۆ چۆڵ بکەن چونکە بەڕاستی خودا لێخۆش بوو دلۆڤانە ئەگەر ڕاست بکەن خۆ ئەگەر بەڕاستیشان نەبێت ئێوە هەر حسابی ڕواڵەت بکەن خۆگەر کەسێک لە هاوڵگەران داوای پەنای لێکردیت ئەی پێغەمبەر ئەی ئیماندار ئەوە تۆش پەنای بدە هەتا گوێی لە فەرموودەکەی خودا قورئان دەبێت پاشان بیگەیەنە بەو شوێنەی دەیەوێت و ماڵ و گیان و ژیانی تیادا پارێزراوە ئەم میهرەبانیە لەبەر ئەوەیە ئەوانە کەسانێکن نازانن خدا ناسی چییە چۆن پەیمان دەبێت بۆ هاوڵگەران ئەوانەی کە چەندەها جار پەیمان دەشێنن لای خدا و لای پێغەمبەرەکەی پەیمان نابێت جگە لەوانەی کە لە پاڵ مزگەوتی حرام و کەعبەدا پەیمانتان لەگەڵیاندا مۆر کرد هەتا ئەوان پابەند و ڕاست و دروست بن لەسەر پەیمانەکەیان بەرامبەر ئێوەوە ئەوە ئێوەش پابەند و ڕاست و ڕەوان بن بۆیان چونکە بەڕاستی خدا پارێزکارانی خۆش دەبێت چۆن پابەندی پەیمان دەبن لەگەڵ ئێوەدا کاری چاک لەوانە ناوەشێتەوە خۆ ئەگەر لە کاتێکدا دەستیان بەسەرتاندا بڕوات ئەوە هیچ سنوورێک ناپارێزن نەخزمایەتی دەفامن نەپەیمان بەدەم و زاریان ڕازیتان دەکەن دڵەکانیشان دژ و بێزارن لەوەی کە بەدەم دەیڵێن دژی ڕاگرتنی پەیمانەکەیانن، زۆر بەشیان لە سنوور دەرچوون و پەیمان شکێنن. هاوەڵگەران نرخیان بۆ ئایەتەکانی خودای گەورە دانەناوە، ئەوانە بە ئایەتەکانی خودا پارە و دەسمایەیەکی کەمی دنیایان کڕی و گۆڕیانەوە، ئایەتەکانی خودایان گۆڕیەوە بە نرخێکی کەم و هەرزان و ئینجا پشتیشیان هەڵکرد لە ڕێگەی خودا، ڕێگری خەڵکیشیان لێ دەکرد، بەڕاستی ئەو خودا نەناسانە ناپەسند بوو ئەو کار و کردەوەی کە دەیانکرد و ئەنجامیان دەدا. ئەوانە دەربارەی هیچ ئیماندارێک سنووری خزمایەتی و پەیمان ڕەچاو ناکەن و ناپارێزن، هەرئا ئەوانەشن دەست درێژکاران، جا گەر تەوبە بکەن و پەشیمانی دەربڕن و نوێژەکانیان ئەنجام بدەن و زەکات لە ماڵ و سامانیان دەرکەن ئەوە برای دینی ئێوەن، ئێمەیش ئایەت و فەرمانەکان ڕوون دەکەینەوە بۆ کەسانێک کە دەیزانن. خۆ گەر ئەوانە پەیمانەکانیان بشکێنن لە دوای بەستنی و گاڵتە و تانە و تەشەریان لە ئایین و بەرنامەکەتان دەدا، ئەوە بجەنگن دژی سەرانی کوفر بەڕاستی ئەوان هیچ پەیمانێکیان نییە بۆ ئەوەی کۆڵ بدەن و واز لە بێباوەڕی خۆیان بهێنن باشە ئایا ئێوە ناجەنگن دژی کەسانێک کە بەڵێن و پەیمانەکانیان هەڵوەشاندەوە و هەوڵیشیان دا کە پێغەمبەر دەرکەن لە شاری مەککە و هەر ئەوانیش یەکەم جار دەستیان کرد بە دژایەتیتان ئایا لەوان دەترسن؟ جا خۆ هەر خودا شایستەیە کە لێی بترسن ئەگەر ئێوە ئیماندارن. ئەی ئیمانداران بجەنگن دژی بێ باوەڕان، ئەو خودایە بەدەستی ئێوە سزایان دەدات و سەرشۆڕ و خەجاڵەتیان دەکات و ئێوە بەسەریاندا سەردەخات، سینەی گرۆی ئیماندارانیش گوشاد و ئاسوودە دەکات و دڵ و دەروونیان سارێژ دەکات. چونکە کاتی خۆی کافرەکانی مەککە زۆر ئازار و ئەشکەنجەی ئیماندارانیان دەدا و بێ بەزەییانە هەندێکیان لێ شەهید کردن. هەرچی ئازار و کینەش هەیە لە دڵی ئیمانداران دە لای ببات و نەیهێڵێت. خودای گەورەش تەوبە و پەشیمانی لەو کەسە وەردەگرێت کە خۆی دەیەوێت و شایستەیە. خودای گەورە زانا و دانایە. ئەی ئیمانداران! ئایا پێتان وابوو واتان دەزانی هەروا وازتان لێ دەهێنرێت بێ تاقیکردنەوە لەکاتێکدا هێشتا خودا دەری نەخستووە ئەوانەی جیهادیان کردووەو تێکۆشاون لە ئێوە و جگەل لە خوداو پێغەمبەرەکەی و ئیمانداران کەسانی تریان نەکردووە بە جێی متمانە و ڕاز و نهێنی خۆیان خوداش هەمیشە ئاگادارە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن بەڵام دەیەوێت هەموو ڕاستیەکان دەرکەون و بێنە ڕوو. شیاو و شایستە نەبووە بۆ مشریک و هاوەڵگەران کە مزگەوتەکانی خودا ئاوەدان بکەنەوە لە کاتێکدا خۆیان شایەتن لەسەر خۆیان کە بێ باوڕن ئەوانە هەموو کار و کردەوەکانیان بێ نرخە و پوچەڵ بۆتەوە ئەوان لەناو ئاگری دۆزەخدا لە ژیانی کوڵە مەرگیدا بەردەوامن. بەڕاستی تەنها ئەو کەسە بەدڵ و بەگیان مزگەوتەکانی خودا ئاوەدان دەکاتەوە بە خودا پەرستی و نوێژ کردنەوەی کە باوەڕی پتەوی بە خودا و بە ڕۆژی دوایی هێناوە و نوێژەکانی بە چاکی ئەنجام داوە و زەکاتیشی لە ماڵ و سامانی دەرکردوە و لە کەسیش نەترساوە جگە لە خودای باڵادەست جا ئومێدە ئەو جۆرە کەسانە لە ڕیزی ڕێنمووی کراواندا بن. ئایا ئێوە بە ڕەوا و دروستتان دانا ئاو بەخشین بە حاجیان و ئاوەدان کردنەوەی مزگەوتی حەرام، کەعبە، وەک ئەو کەسە وابێت کە باوەڕی پتەوی بە خودا و بە ڕۆژی دوایی هێناوە و تێکۆشاوە لە پێناوی ڕێبازی خودا؟ ئەو دوو دەستەیە وەک یەک نین و لە یەک ئاستدا نین لەلای خودا، خودای گەورەش هیدایەت و ڕێنموویی قەومی ستەمکار نادات. ئەوانەی باوەڕیان هێناوە و کۆچیان کردووە و جیهاد و هەوڵ و کۆششیان ئەنجام داوە لە پێناوی ڕێباز و ڕەزامەندیی خوادا بە ماڵیان و بە گیانیان، پلە و پایە و پاداشتیان لەلای خودا بێسنوور و گەورەترە. ئا ئەوانەش کە باسکران هەر ئەوانە سەرفراز و بەختەوەرن. جا ئەوانە پەروەردگاریان مژدەیان دەداتێ بە ڕەحمەت و میهرەبانی تایبەتی لە لایەن خۆیەوە، هاوڕێ لەگەڵ ڕەزامەندی و خۆشنوودی و بەهەشت و باخی بێ شومار لە کاتێکدا بۆ ئەوان هەیە لەو بەهەشتەدا ناز و نیعمەتی نەبڕاوە کە پێشکەشیان دەکرێ. لە هەمان کاتدا لەو بەهەشتەدا بۆ هەمیشە و بەردەوام ژیان دەبەنە سەر، بەڕاستی خودای بەخشندە پاداشتی گەورە و بێ سنووری لەلایە. ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە، باو باپیران و براکانتان مەکەنە پشتیوان و خۆشەویستی خۆتان، ئەگەر ئەوان بێ باوەڕیان خۆشویست و هەڵیان بژارد بەسەر ئیمان و باوەڕدا، هەرکەس لە ئێوە پشت بەوان ببەستێت و خۆشی بوێن، ئا ئەوانە هەر ستەمکارن. ئەی محەمەد! پێیان بڵێ ئەگەر باو باپیرتان و ڕۆڵە و نەوەکانتان و براکانتان و هاوسەرانتان و عشرت و هۆستان و ماڵ و سامانێک کە بەدەستان هێناوە یاخود بازرگان یەک دەترسن کە شکان و بێبازاری ڕووی تێبکات و خانوبەرە و کۆشک و تەلارێک کە حەز دەکەن لێتان تێک نەچێت و دڵخۆشن پێی لاتان خۆشەویستتر و نازدارتر بێت لە خوددا و پێغەمبەرەکەی و جهاد و تێکۆشان لە پێناو ڕێبازی ئەو زاتەدا دە ئەوە چاوە ڕوان بن هەتا خدای گەورە دێت بە فەرمانەکانیەوە و تۆڵەتان لێدەسێنێت خدای پەروەردگاریش هیدایەت و ڕێنمووی قەومی یاخی و لە سنوور دەرچوو نادات سوێن بێت بێگومان خدای گەورە لە زۆر شوێندا سەری خستن بەسەر بێ باوەڕاندا لە ڕۆژی حونەینیش کاتێک کە زۆری ژمارەی خۆتان سەرسامی کردبوون جابینیتان ئەو زۆریە هیچ فریاتان نەکەوت و بێنیازی نەکردن زەویش چەندە فراوانە لێتان هاتەوە یەک و تەنگ بووەوە، لەوەودوا هەموو پشتان هەڵکرد و ڕاتان کرد. پاشان خودای گەورە ئارامی و ئاسوودەیی دابەزاندە سەر پێغەمبەرەکەی و سەر ئیمانداران و سەربازانێکی دابەزاند کە نەتاندیوە، سزای ئەوانەشی دا کە بێباوەڕ بوون، ئەوەش سزا و پاداشتی بێباوەڕانە. ئینجا دوای ئەوە خودای گەورە لە هەر کەسێک کە بیەوێت و شایستە بێت تەوبە و پەشیمانی وەردەگرێت، خودا لێخۆشبوو و مێهرەبانە. ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە! چاک بزانن کە مشریک و هاوەڵگەران ناپوخت و پیسن ئیتر لەم ساڵیان بەدواوە نابێت نزیکی مزگەوتی حەرام کەعبەی پیرۆز بکەون خۆ ئەگەر دەترسن لە هەژاری و نەداری و بێبازاڕی ئەوە بزانن کە لە ئایندەدا خدای گەورە لە فەزل و بەخشندەیی خۆی دەوڵەمەندتان دەکات هەر کاتێک بیەوێت بێگومان سامانی نەوت و کانزاکان بەشێکن لەو مژدەیە بەڕاستی خدا زانا و دانایە ئەی ئیمانداران دژی ئەوانەی کە باوەڕی ڕاست و دروستیان بە خودا و بە ڕۆژی قیامەت نییە و ئەو شتانەی خودا و پێغەمبەرەکەی بە حەرامیان داناوە بە حەرامی نازانن و پەیڕەوی دینی حەق نابن لەوانەی کە کتێبیان پێدراوە لە گاور و جوو بجەنگن هەتا ئەو کاتەی بەناچاری باج پێشکەش بە دەوڵەتی ئیسلام دەکەن لە جیاتی ئەوەی کە گیان و ماڵ و سامانیان پارێزراوە و بەشداری جەنگ ناکەن جولەکە وتیان عوزەیر کوڕی خودایە گاورەکانیش وتیان مەسیح کوڕی خودایە ئا ئەو بوختانە نابەجێیانە قسەی ئەوانە و بەدەم دەیڵێن و لێی تێناگەن بیرێک ناکەنەوە تێنافکرن ئەو گفتارەیان لاسایی کردنەوەی ئەوانەیە کە پێشتر بێباوەڕ بوون لەوەدا کە دەیانوت فریشتەکان کچی خوددان دەک بە کوشتن و خوددا لە ناویان بەرێت ئاخر ئەم بوختانە ناڕەوایەت چۆن هەڵدەبەستن گەور و جوو حاخام و قەشەکانی خۆیان کردوتە پەروەردگاری خۆیان لە جیاتی خوددا ملکەچ و فەرمان بەرداریانن ئەوانیش بە ئارەزووی خۆیان شتیان بۆ حەڵاڵ یان حەرام دەکەن هەروەها مەسیحی کوڕی مەریەمیش بە کوڕی خودا دەزانن لە کاتێکدا کە فەرمانیان پێ نەدراوە جگەل لە پەرستنی تاکە خودایەک بێگومان جگە لەو زاتە خدایەکی تر نییە پاچی و بێگەردی وستایش بۆ ئەو زاتەیە کە ئەو نەفامانە هاوڵی بۆ بڕیار دەدەن ئەوانە بۆ بیر و باوەڕە پوچانیانەوە دەیانەوێت نور و ئاینی خوددا بە قاڵەی دەمیان بکوژێنەوە و خامۆشی بکەن بەڵام خەیاڵیان خاوە، خودا ناهێڵێت ئاواتیان بێتە دی و هیچ شتێکی تری ناوێت جگەل لەوە نەبێت ئاین و نووری خۆی سەر بخات و نووری خۆی تەواو بکات و دەری بخات هەرچەندە کافر و بێ باوەڕان پێی سەغڵەت و دڵتەنگ بن هەرەوزاتە بۆیە پێغەمبەرەکەی هاوڕێ لەگەڵ هیدایەت و ڕێنمووی و ئاینی ڕاست و دروستدا ڕەوانە کردووە تا سەری بخات بەسەر هەموو بەرنامە و ئاینەکانی تردا هەرچەندە موشریک و هاوەڵگەران پێی سەغڵەت و دڵتەنگ بن. ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە، چاک بزانن کە زۆربەی حاخام و مال و مەکانی جوو و قەشەی گاوران، ماڵ و سامانی خەڵکی بەناحەق دەخۆن، بەرهەڵستی ڕێباز و ئایینی خودا دەکەن، جا ئەوانەی کە ئاڵتوون و زیو کۆدەکەنەوە و قایمی دەکەن و لە پێناوی ڕێبازی خودادا و بۆ ڕەزامەندی ئەو نایبەخشن، ئەوە مژدەی سزایەکی پڕ ئێشیان بدەرێ. ئەو سزا سەختە لە ڕۆژێکدا دەبێت ئەو پارە و سامانەی کۆیان کردوتەوە لە دۆزەخدا سوور دەکرێتەوە ناوچاو و لاتە نیشت و پشتیانی پێ داخ دەکرێت اینجا پێیان دەوترێت ئەما و سامانەیە کە کۆتان دەکردەوە بۆ خۆتان دەبچێژن سزای ئەوەی کە بۆ خۆتان کۆ دەکردەوە بێگومان ژمارەی مانگەکان لەلای خوددا دوانزە مانگە لە کتێبی خوادا لە لەوحل مەحفوظدا دیاری کراوە هەر لەو ڕۆژەوە کە ئاسمانەکان و زەوی دروست کردووە چوار مانجی بە حەرام داناوە واتا جەنگ تێیدا نابێت بەرپا بێت هەر ئەوەیە ئاین و بەرنامەی ڕاست و دروست کەوابوو لەو مانگانەدا ستەم لە خۆتان مەکەن و جەنگ بەرپا مەکەن بەڵکو تەنها دژی مشریکانی شەڕنجێز هەمووتان بجەنگن بەگشتی هەروەکو ئەوان دژی ئێوە دەجەنگن بەگشتی ئینجا بشزانن کە خودا یار و یاوەری ئەو کەسانەیە کە لێی دەترسن و پارێزکارن. بەڕاستی دواخستن و دەستکاری کردنی ئەو مانگانەی کە جەنگ تێیاندا حەرامە و کاتێکی تر سەرکەشی و ڕۆچوونێکی زیاترە لە کوفر و خودا نەناسیدا. ئەوانەی کە بێ بڕوا بوون و پێی گومڕا دەکرێن ساڵێک ئەو دەستکاریە بە حەڵاڵ دادەنێن و ساڵێکیش بە حەرام. بۆ ئەوەی ئەو مانگانە ڕێک بکەون لەگەڵ ژمارەی ئەو مانگانەی کە خودا حەرامی کردوون بەم جۆرە ئەوەی خودا حەرامی کردبوو حەڵالیان دەکرد ئەوانە کردارە ناپەسندەکانی خۆیان لا جوان کرابوو خداش هیدایەت و ڕێنمویی هۆزی بێباوەڕان ناکات ئەی ئەو کەسانەی ئیمان و باوەڕتان هێناوە ئەوە بۆچی کاتێک پێتان دەوترێت ڕاپەڕن و ئامادەبن و هێرش بەرن لە پێناوی ئاینی خوددادا دژی ئەو خوددانە ناسانەی کە خۆیان ئامادە کردووە بۆ کوژاندنەوەی نووری خوددا ئێوە لەشتان دادەهێزرێت و دەلکێن بە زەویدا و زەمین گیر دەبن. هەڵبەتە ئەم بانگەوازە هەر کاتێک لەلایەن سەرکردایەتی حەکیم و دانا و بڕواپێکراوەوە بڕیاردرا کە هەڵقوڵاوی ناو کۆمەڵگەی ئیماندارانە و ئەزموونی ساڵەها جیهاد و خەباتی ژێرزەمینی هەیە دەبێت لەلایەن هەموو ئیماندارانەوە پەیڕەوی بکرێت. ئایا ئێوە ڕازین بە ژیانی دنیا و بە گرنگتری دەزانن لە ژیانی نەبڕاوەی قیامەت لە بەهشتی بەرین بێگومان ژیانی دنیا بە بەراورد لەگەڵ ژیانی پڕ لە شادی قیامەتدا زۆر زۆر کەم تەمەن و کەم خۆشیە ئەگەر بۆ جیهاد ڕانەپەڕن و دەست بەکار نەبن ئەوە سزایەکی زۆر بە ئێشتان دەدات و کەسانێکی تر دەهێنێتە کایەوە لە ئێوە نەبن و نەبێت ئێوە بتوانن هیچ زەرر و زیانێک بە خوددا بگەێنن بە نەچوونتان بەدەم بانگەوازی خودداوە بەڵکو نافەرمانی و دنیا پەرستی هەر زیان لە خۆتان دەدات خوداش هەمیشە بەسەر هەموو شتێکدا دەسەڵاتدارە ئەگەر ئێوە پشتگیری پێغەمبەر نەکەن و یارمەتی نەدەن ئەوە بەڕاستی خدا پشتگیری کرد و سەری خست کاتێک ئەوانەی بێباوەڕ بوون دەریان کرد لە شاری مەککە و یەکێک بوو لەو دوو کەسە کاتێک هەردووچیان لەناو ئەشکەوتەکەدا بوون کاتێک بێباوەڕەکان گەیشتبوونە دەوروبەری ئەشکەوتەکە ئەبوو بەکری هاوەڵی خەمی لێهات پێغەمبەریش دڵی دایەوە پێی وت خەفەت مەخۆ دڵنیا بە خودامان لەگەڵە ئەو سایتر خدا سوودەی و ئارامی خۆی دابەزاندە سەری و پسگیری و بەهێزی کرد بە سەربازانێک کە ئێوە نەتان دەبینین و بەرنامە و ئاینی بێباوەڕانی دانەواند و ڕیسواتری کرد بەرنامە و ئاینی خودداش هەمیشە بەرزوو بڵندترە خودداش هەمیشە باڵا دەست و دانایە ئەی ئیمانداران، هەر کاتێک داواکران بۆ غەزا لەلایەن سەرکردایەتیەکی متمانە پێکراوەوە، ئێوە بە چەکی سووک و سەنگین و بە سوارە و پیادەتانەوە ڕاپەڕن و ئامادەبن و جیهاد و تێکۆشان بکەن بە ماڵ و سامان و گیانتان لە پێناوی خودادا. ئەوە چاکترە بۆتان ئەگەر ئێوە بزانن و تێبگەن. ئەگەر غەزای تەبووک دەستکەوتێکی ئاسان و نزیک بوایە یا سەفەرێکی مام ناوەندی بوایە، ئەوە دووڕووەکان شوێنت دەکەوتن، بەڵام ڕێگەی دوور و پڕ مەینەت بۆ ئەوان زەحمەتە جا لەوە دوا دێن و سوێن بە زاتی خوددا دەخۆن و دەڵێن ئەگەر بمان توانایە ئەوە لەگەڵ ئێوەدا دەردەچوین و دەهاتین بۆ غەزە ئەوانە بەو ڕفتار و درۆیانەیان خۆیان تیا دەبن خداش دەزانێت بەڕاستی ئەوانە درۆزنن خدا لێت خۆش بێت ئەی پێغەمبەر بۆ مۆڵەتت دانێ؟ نەدەبوایە مۆڵەتیان بدەیتێ هەتا بە چاکی بۆت دەربکەوێت کێ ڕاستە و باوەڕ دامەزراوە کێش درۆزن و دووڕووە. بەڵام ئەوانەی باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە مۆڵەتت لێ ناخوازن، خۆ نادزنەوە لە جیهاد و لە غەزا، چونکە ئامادەن ماڵ و سامان و گیانیان بەخت بکەن لە پێناوی خودادا، خوداش زانایە بە خاوەن تەقوا و پارێزکاران. بەڵکو بەڕاستی تەنها ئەوانە مۆڵەتت لێ دەخوازن کە باوەڕ بە خودا و بە ڕۆژی دوایی ناهێنن، ئەوانە هەمیشە دوودڵن و دڵەڕاوکێیانە، بەردەوام لە گومانی خۆیاندا سەرگەردان و وێڵن و دێن و دەڕۆن. ئەگەر ئەو دوو ڕوانە بیانویستایە دەرچن بۆ غەزە، ئەوە خۆیان بۆ ئامادە دەکرد، بەڵام خودا چالاکی نواندن و دەرچوونی ئەوانی نەویست، چونکە دڵ و دەروون نەخۆش بوون، لەبەرئەوە سستی کردن و لەشی قورس کردن، پێیان وترا، دانیشن بۆ خۆتان لەگەڵ پیر و مناڵ و پەککەوتەکان. ئەوانە ئەگەر دەرچوونایە و لەناوتاندا بوونایە، هیچیان بۆ ئێوە زیاد نەدەکرد، بێجگە لە سستی نەبێت لە ئاشوب و گێرەشێوێنی زیاتریان لەدەست نەدەهات و دەستیان دەکرد بە چرپ و چاب لە ناوتاندا و دەگەڕان بۆ دۆزینەوەی کەلێنێک بە ئاواتی ئاشوب هەڵگیرساندن لە نێوانتاندا کەسانێکیش هەن لە نێو ئێوەدا گوێیان بۆ دەگرن خداش چاک ئاگادارە بە کار و کردەوەی ستەمکاران سوێن بە خودا ئەو دووڕوانە پێشتریش هەوڵیان داوە فیتنە و ئاشوب لە نێوان ئیمانداراندا بەرپا بکەن و چەندەها فەرمان و نەخشەیان گۆڕی بۆ ئەوەی فێڵت لێ بکەن و ورەت بڕوخێنن هەتا خوا کردی حەق هات و سەرکەوت و دینی خودا پایەدار بوو لە کاتێکدا ئەوان هەمیشە سەغڵەتن بە پایەداری ئیسلام لەو دوو ڕوە بێ چاو و ڕوانە کەسانێک هەن کە دەڵێن مۆڵەتم بدە و تووشی گوناه و سەرپێچیم مەکە بە بیانووی ئەوەی لە غەزادا لەوانەیە تووشی گوناه و هەڵە بێت لە حاڵێکدا ئەو جۆرە کەسانە با چاک بزانن کە لە گوناه و تاواندا ڕۆچوون بێگومان دۆزەخیش گەمارۆی بێباوەڕانی داوە و ڕزگاربوونیان ئەستەمە ئەی پێغەمبەر ئەگەر خێر و چاکەیەکت توش بێت ئەوە ئەوان پێی دڵتەنگ و سەغڵەت دەبن خۆ ئەگەر بەڵاو ناخۆشیەکە توش بێت ئەوە دەڵێن ئێمە پێشتر دەستی خۆمانمان وەشاند باشمان کرد نەچوین بۆ جەنگ پێشببینی ئەمەمان دەکرد ئەوسا پشت هەڵدەکەن لە کاتێکدا ئەوان دڵخۆش و شادمانن ئەی پێغەمبەر تۆش بڵێ هەرگیز لەوە زیاترمان بۆ پێش نایەت و توشمان نایەت جگەل لەوەی کە خوددا بۆی نووسیوین هەرچیش بۆمان پێش دێت هەر خێرە بۆمان ئەو زاتە هەمیشە یار و یاوەر و پشتیوانمانە دەبا ئیمانداران هەر پشت بەو خدایە ببەستن بە دووڕوەکان و بێباوەڕان بڵێ ئایا ئێوە لە یەکێک لەو دوو سەرنجامە چاکە زیاتر چاوەڕوانی چیمان بۆ دەکەن لە کاتێکدا هەردووچان چاکن و ئاواتیان بۆ دەخوازین کە یان سەرکەوتنە یان شەهید بوون ئێمەش هەمیشە چاوەڕێ ئەوە دەکەین خدای گەورە بەڵاو سزایەکی تایبەتی خۆیتان بەسەردا ببارێنێت یان بەدەستی ئێمە تووشی شکستی و نەهامەتی ببن دە ئیتر ئێوە خۆتان مەڵاس بدەن و چاوەڕێ بن، بەڕاستی ئێمەش لەگەڵتاندا چاوەڕێین. بە دووڕووەکان کە دەیانەوێت لە ماڵبەخشین خۆیان بشارنەوە، بڵێ، هەرچی دەبەخشن بە ڕەزامەندی یان بە ناچاری هەرگیز لێتان وەرناگیرێت، چونکە بەڕاستی ئێوە کەسانێکی گوناهبار و باوەڕدانەمەزراون. هەر بۆیەش ئەوەی کە دەیبەخشن لێیان وەرناگیرێت، چونکە ئەوانە باوەڕیان بە خودا و بە پێغەمبەرەکەی نییە و نایەن بۆ نوێژ، مەگەر بەلەش بەباری و تەمبەڵی نەبێت، ماڵ و سامانیش نابەخشن مەگەر لە کاتێکدا کە ئەوان نابەدڵ و سەخڵەتن، ئەی پێغەمبەر ئەی ئیماندار نە ماڵ و سامان و نە نەوەیان سەرسامت نەکات بە باشیان بزانیت، چونکە بەڕاستی خودا هەر دەیەوێت لە ژیانی دونیادا تووشی بەڵا و سزایان بکات لە ڕێگەی ماڵ و سامان و نەوەیانەوە گیانیان دەربێت، لە کاتێکدا کە ئەوان بێ باوەڕن. ئەوانە سوێندیش بە خودا دەخۆن کە بەڕاستی لە ئێوەن، بەڵام درۆ دەکەن، ئەوانە هیچ کات لە ئێوە نین، بەڵکو ئەوانە کەسانێکن کە لە ترسا خەریکن زیڕە بکەن و ترسنۆکن. بۆ گەر پەنایەک یان چەند ئەشکەوتێک یا ژێرزەمینێکیان دەست بکەوێت، ئەوا بەپەلە ڕووی تێدەکەن و لە کاتێکدا کە ئەوان هیچ شتێک جڵەویان ناگرێت، ئەوەندە لە بەشداربوونی غەزا دەترسن. هەیانە تانە و تەشەر لە تۆ دەدات لە دابەشکردنی زەکات و دەستکەوتدا. پروپاگەندە دەکات کە گوایە عەدالەت و دادی تێدا نییە جاوانە ئەگەر بەشیان بدرێت ڕازین ئەگەر بێبەش بکرێن لێی ئەوە خێرا ئەوان ڕق هەڵدەگرن و کینە لە سینە دەگرن خۆگەر ئەوانە ڕازی بوونایە بۆ بەشەی خوددا بە نسیبی کردوون و پێغەمبەر پێی بەخشیون و بەدڵ بیان وتایە خودامان بەسە کە لێمان ڕازی بێت ئێمە فەرامۆش ناکات لە ئایندەدا هەر پێمان دەبەخشێت لە فەزل و زیادە ڕێزی خۆی پێغەمبەرەکەشی لەوەی دەستی دەکەوێت پێمان دەبەخشێت، بەڕاستی ئێمە ئاوات و مەبەستمان گەڕانەوەیە بۆ لای خودا و بەدەست هێنانی ڕەزامەندی ئەوە، ئەو کاتە پاداشتی هەردوو جیهانیان بۆ خۆیان مسۆگەر دەکرد. بێگومان زەکات تەنها بۆ هەژار و نەداران و ئەو کەسانەی کە کارمەندن بەسەریەوە و بەو موسڵمانە نوێیانەی کە هێشتا ئیمان جێگیر نەبووە لە دڵیاندا و بۆ ئازادکردنی کۆیلەکان و بۆ یارمەتی دانی قەرزدارەکان و بۆ گەیاندنی ئاینی خودا هەر بوارێک کە خزمەت بە بانگەوازی ئیسلام بکات و ئاینی خودا بەرەو پێش و سەرکەوتن ببات هەروەها بۆ ئەو ڕێبوارانەش کە پارەیان لێ دەبڕێت و نەدار دەکەون دابشکردنی زەکات بەو شێوەیە فەرزە لەلایەن خداوە لە گردردنی ئیمانداراندا خداش زانا و دانایە لە سامان بەخشین و فەرزکردنی زەکاتدا هەندێکی تر لە دووڕوەکان ئەوەندە نەفامن ئازاری دڵی پێغەمبەر دەدەن بەوەی کە دەڵێن محەممەد گوێ بۆ هەموو کەس دەگرێت پێیان بڵێ گوێبیستی خێرە بۆتان باوەڕی پتەوی بە خوددا هەیە باوەڕی بە ڕازگۆیی ئیماندارانیش هەیە ڕەحمەتیشە بۆ ئەوانەتان کە باوەڕیان هێناوە بەڵام ئەوانەی ئازاری پێغەمبەری خوددا دەدەن سزایەکی بە ئێش بۆیان ئامادەیە دووڕوەکان سوێنتان بە خوددا بۆ دەخۆن تا بڕوایان پێ بکەن و ڕازیتان بکەن لە کاتێکدا کە حەق وایە خودا و پێغەمبەرەکەی ڕازی بکەن ئەگەر ئەوانە باوەڕدارن. مەگەر ئەوانە نازانن ئەو کەسەی کە دژایەتی خودا و پێغەمبەرەکەی بکات ئەوە بەڕاستی ئاگری دۆزەخ بەشیەتی و بۆی ئامادەیە هاوڕێ لەگەڵ ژیانی نەبڕاوەشدا ئا ئەوە ڕیسوایی و خەجاڵەتیەکی زۆر گەورەیە دووڕوەکان دەترسن لەوەی سورەتێک دابەزێنرێتە سەریان هەواڵیان بداتێ بەوەی لە دڵ و دەروونیاندایە پێیان بڵێ گاڵتە بکەن بێگومان ئەوەی لی دەترسن خدا هەراشکرای دەکات بۆ خۆتان و بۆ خەڵکیش کاتێک تۆ ئەی پێغەمبەر لە گفتاری نابەجێیان ئاگادار دەبیت و لێیان دەپرسیت ئەوە خەریکی چین ئەوە بێگومان دەڵێن بەڕاستی ئێمە تەنها دەمەتەقێ و گەمە و گاڵتەمان دەکرد پێیان بڵێ ئایا ئێوە بە خودا و ئاەت و فەرمانەکانی و پێغەمبەرەکەی گاڵتەتان دەکرد ئیتر بێسوودە پاکانە مەکەن چونکە بەڕاستی ئێوە بێباوەڕ بوون دوای ئەوەی لە ڕواڵەتدا باوەڕتان هێنابوو ئەگەر لە دەستەیەکتان خۆش ببین دوای تەوبەی ڕاستەقینە دەستەیەکتان هەر ئازار دەدەین بەهۆی کاری نابەجێەوە چونکە بەڕاستی ئەوان تاوانبار و تاوان کار بوون دوڕوەکان لە پیاوان و لە ژنان سەر بە یەکترن و وەک یەکن لەم ڕفتارانەدا فەرمان بە گوناه و خراپە و تاوان دەدەن و قەدەغەی خێر و چاکە دەکەن و دەستیان دەنووقێنن ماڵ و سامان بەشی کەس نادەن ئەوانە خدایان فەرامۆش کردووە خداش ئەوانی پشت گوێ خستووە بەڕاستی دووڕوەکان هەر خۆیان یاخی و لە ئاین دەرچوون خدا هەڕەشەی کردووە و بەڵێنی ئاگری دۆزەخی بە دوو ڕوەکان لە پیاوان و ژنان و بە بێ باوەڕانیش داوە کە بەردەوام و نەمرن تێیدا ئەو دۆزەخەیان بەسە و کاڵا بەقەد باڵایە و خودا نەفرەتی لێکردوون و سزای بەردەوامیش بەشیانە و بۆیان ئامادەیە. ئێوەش ئەی بێباوەڕان وەک ئەو بێباوەڕانەن لە پێش ئێوەدا بوون کە ئەوان لە ئێوە بەهێزتر بوون و ماڵ و منداڵیشان لە ئێوە زیاتر بوو ئینجا ماوەیەک بەو بەشەی کە هەیان بوو ڕایان بوارد ئێوەش ماوەیەک ڕاتان بوارد بە بەشەکەی خۆتان هەروەکو چۆن ئەوانەی پێش ئێوە ڕایان بوارد بە بەشەکانی خۆیان ئێوەش ڕۆچوون لە ئارەزوو بازیدا وەک چۆن ئەوان ڕۆچوون لە ئارەزوو بازیدا ئەوانە هەموو کار و کردەوەیەکیان پوچەڵ بۆتەوە و بەکەڵکیان نەهات لە دنیا و قیامەتدا ئەوانە هەر خۆیان ڕنج بە خەسارن ئایا ئەوانە هەواڵی گرنگی قەومەکانی پێش خۆیان پێ نەگەیشتووە بە تایبەتی قەومی نوح و عاد و ثەمود قەومی ئیبراهیم و نیشتەجێکانی مەدیەن قەومی شعیب هەروەها ڕەفتار نزم و بێ ڕەوشتەکان قەومی لوط جا هەموو ئەو نەتەوانە پێغەمبەرەکانیان بەڵگە و نیشانەی ئاشکرایان بۆ هێنان جا بەڕاستی وە نەبێت خدا ستەمی لێکردبن بەڵکو ئەوان خۆیان ستەمیان لە خۆیان کرد لەو لاشەوە ئیمانداران لە پیاوان و لە ئافرەتان هەندێکیان خۆشەویست و پشتگیر و هاوکاری یەکترن کە ئەمەش سیفەتیانە فەرمان بە چاکە دەدەن و قەدەغە لە خراپە دەکەن و نوێژەکانیان بە چاچی ئەنجام دەدەن و زەکاتی ماڵیشان دەبەخشن و گوێ ڕایەڵ و فەرمان بەرداری خوددا و پێغەمبەرەکەی دەکەن ئەوانە لە ئایندەدا خوددا ڕەحمیان پێدەکات و سۆزی دەبێت بۆیان بەڕاستی خوددا باڵا دەست و دانایە خدای گەورە بەڵێنی داوە بە ئیمانداران لە پیاوان و لە ئافرەتان بەوەی کە باخەکانی بەهشتیان پێدەبەخشێت کە چەندەها ڕوبار بە ژێر درەختەکانیدا دەڕوات و جاریە بە بەردەم کۆشکەکانیاندا هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەی و نەبراوە تایدا هەروەها چەندەها جێگە و ڕێگە و کۆشک و تەلاری خۆش و ڕازاوەی تایبەتی لە بەهشدا و لە ناو باخی چڕ و پڕی عدندا لەگەڵ ڕەزامەندی خدای گەورەدا کە لە هەموو ناز و نیامەتەکان بەنرختر و گرنگترە ئەوە خۆی سەرفرازێکی زۆر گەورە و بێ ئەندازەیە ئەی پێغەمبەر دژی کافر و دووڕوەکان بجەنگە و تێبکۆشە و تند و تیژ بە لەسەریان ئەوانە سەرنجام و منزڵگەیان دۆزەخە ئای کە سەرنجامێکی خراپ و ناشرینە دووڕوەکان سوێن بە خوددا دەخۆن کە قسەیەکی نابەجێیان نەکردووە کەچی سوێن بە خوددا بەڕاستی ئەوانە درۆ دەکەن بەڵکو گفتاری کوفر و بێ باوەڕی هات بەدەمیاندا ئەوانە دوای مسوڵمان بوونیان بێ باوەڕ بوونەوە خەریکی پیلان و نەخشەیەک بوون بەڵام بۆیان نەلوا و پێی نەگەیشتن کە شەهیدکردنی پێغەمبەر بوو صلی الله عليه وسلم هیچ شتێک ئەوانی تووڕەن نەکردووە تەنها ئەوە نەبێت خدا و پێغەمبەرەکەی ئیماندارانیان دەوڵەمەند و بەهرەوەر کرد لە فەزل و زیادە ڕێزی خۆی جا ئەو دوو ڕوانە ئەگەر تەوبە بکەن و لە ڕەفتاری نادروستیان پاشگەز ببنەوە ئەوە چاکترە بۆیان خۆ ئەگەر پشت هەڵکەن و هەر خەریکی نەخشە و پیلان بن ئەوە بێگومان خدا سزای بە ئازاریان دەدات لە دنیا و قیامەتدا کەسی ژیار و یاوەر و پشتیوانیان نابێت لە زەویدا لە دووڕوەکان کەسانێک هەن کە پەیمان و بەڵێنی بە خوددا داوە سوێن بە خوددا ئەگەر خوددا ماڵ و سامان و داراییمان پێ ببەخشێت بەڕاستی زەکات و خێری لێ دەکەین و بێگومان لە ڕیزی کەسانی چاک و خواناسیشدا دەبین. جا کاتێک خودا لە فەزل و بەرەکەتی خۆی پێدان و بەهرەوەری کردن، ئەوان ڕەزیلیان تێدا کرد و پشتیان لە بەڵێنەکەیان کرد، لە کاتێکدا کە ئەوان هەمیشە لە بەڵێن و پەیمان پشت هەڵکەرن، ئەوسا ئیتر بەهۆی ئەو بەڵێن شکاندنەیانەوە خودا نەخۆشی دووڕوویی لە دڵ و دەروونیاندا چەسپاند و دامەزراند، تا ئەو ڕۆژەی ئامادە دەبن لە بەردەم دادگای خوداییدا بۆ لێپرسینەوە. چونکە نافەرمانی و سەرپێچیان کردوە لەو بەڵێنەی کە دایان بە خودا و بەهۆی ئەوەشەوە کە درۆیان دەکرد مەگەر ئایا ئەوانە نەیان دەزانی بەڕاستی خدای گەورە ئاگادارە بە نهێنی و چپە و سرتەیان ئایا نەشیان دەزانی کە بەڕاستی خوددا بە تەواوی زانا و ئاگایە بە هەموو نهێنی و شاراوەکان ئەو بێ باوەڕانەی کە پلار دەگرنەوەی مادارانەی کە زیادە بەخشن لە خێرکردندا بە ویستی خۆیان لە ڕێگەی خوادا و پلاریش لە ئیماندارانی هەژار دەگرن کە بێجگە لە ڕەنجی شانی خۆیان هیچی تریان دەست ناکەوێت اینجا هەر گاڵتەشیان پێ دەکەن ئەوانە خدا تۆڵیان لە دەسێنێت و ڕیسوایان دەکات بەهۆی و گاڵتەکردنیانەوە سزای بە ئێش و ئازاریش بەشیانە ئەی پێغەمبەر داوای لێخۆشببوون بۆ ئەو دووڕوانە بکەیت یا داوای لێخۆشببوونیان بۆ نەکەیت چون یەکە تەنانە دەگەر حەفتا جاریش داوای لێخۆشببوونیان بۆ بکەیت خودا هەرگیز لێیان خۆش نابێت ئەوە چونکە بەڕاستی ئەوان باوەڕیان بە خودا و پێغەمبەرەکەی نەبوو خوداش هیدایەت و ڕێنمووی کەسانی گوناهکار و لە سنوور دەرچوو ناکات دووڕوەکان ئەوانەی کە بە جێهێڵران لە ناو مەدینەدا شادمان بوون بە دانیشتنیان و دواکەوتنیان لە پێغەمبەر و نەچوونیان بۆ غەزا حەزیان نەکرد جیهاد و تێکۆشان بە خۆیان و ماڵیان لە پێناوی خوددادا بکەن و بە ئیماندارانیان وت لەم گەرمایەدا دەرمەچن بۆ جیهاد ئەی محەممەد پێیان بڵێ ئاگری دۆزەخ بەتین تر و بەهێسترە لە گەرمیدا ئەگەر تێبگەن و بیر و هۆشیان بخەنە کار جیاوازیان لێ بهێنە با کەمێک پێ بکەنن لە دنیادا و دەبێت زۆر بگرین لە قیامەتدا لە پاداشتی ئەو کار و کردەوەی دەیکەن. ئەی پێغەمبەر جا گەر خودا لە غەزای تەبوک تۆی گەڕاندەوە بۆ مەدینە پاشان دەستەیەک لەو دوو ڕوو دنیا پەرستانە مۆڵەتیان لێخواستیت تا لە ئایندەدا بەشداری غەزا بکەن و دەربچن لەگەڵ ئێوەدا ئەوە تۆش پێیان بڵێ ئیتر هەرگیز لەگەڵ مندا دەرناچن و هەرگیز نابێت لەگەڵ مندا بجەنگن دژ بە دژمن چونکە بەڕاستی ئێوە لە سەرەتاوە ڕازی بوون بە دانیشتن و نەهاتن دەیتر هەر دانیشن لەگەڵ ئەوانەدا کەمانەوە و دواکەوتن و نەهاتن هیچ کات لەسەر هیچ کەس لەو دوو ڕوانە نوێژ نەکەی کەمرد لە گۆڕەکەشی مەوەستە چونکە بەڕاستی ئەوانە باوەڕیان بە خوددا و بە پێغەمبەرەکەی نەبوو مردیشن لە کاتێکدا لە دین دەرچوو بوون ئەی پێغەمبەر ئەی ئیماندار ماڵ و سامان و نەوەیان سەرسامت نەکات بە باشیان بزانیت چونکە بەڕاستی خودا هەر دەیەوێت لە ژیانی دنیادا تووشی بەڵا و سزایان بکات لە ڕێگەی ماڵ و سامان و نەوەیانەوە و گیانیان دەربێت لە کاتێکدا کە ئەوان بێ باوەڕن کاتێکیش سوورەتێک لە قورئان دابەزێنرێت و داوایان لێ بکات کە باوەڕ بە خودا بهێن و لەگەڵ پێغەمبەرەکەیدا جیهاد بکەن و تێبکۆشن و بچن بۆ غەزا ئەوە دەسەڵاتدار و سەرمایەدارەکانیان لە دوو ڕووەکان مۆڵەتت لێ دەخوازن و دەڵێن وازمان لێ بێنە تا لەگەڵ پەککەوتە و دانیشتوەکاندا بین. سەیرە، ئەو بەناو پیاوانە ڕازی بوون کە لەگەڵ پیرە ژناندا بن و بمێننەوە و دڵیان مۆری بەسەر دانرابوو. ئەوانە لە حەقیقەتی ئاین و پاداشتی جیهاد حاڵی نین و تێناگەن. بەڵام پێغەمبەر و ئەوانەی کە لەگەڵیدا باوەڕیان هێناوە، جیهاد و تێکۆشانیان کردووە بۆ چەسپاندنی ئاینی خودا بە ماڵ و سامان و گیانیانەوە، ئا ئەوانە هەرچی خێر و خۆشی هەیە بەشیانە و ئەوانە سەرفراز و سەربەرز و ڕزگارن ئەو بەختەوەرانە خودا چەندەها باخی بەهەشتی بۆ ئامادەکردوون کە چەندەها ڕووبار بە ژێر درەختەکانی و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەی و نەبڕاوە تیایدا ئەو سەرنجامە سەرکەوتن و سەرفرازیەکی زۆر گەورەیە لە کاتی غەزای تەبوکدا پاکانەکەران لە بیابان نشینانی عەرەب هاتنە خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم بۆ ئەوەی مۆڵەتیان بدرێت کە نەچن بۆ جیهاد هەروەها ئەوانەش کە درۆیان لەگەڵ خدا و پێغەمبەرەکەیدا دەکرد دانیشن و بەشداری غەزاکەیان نەکرد ئەوانەی کە بێ باوەڕبوون لەناو ئەوانەدا لە ئایندەدا سزایەکی پڕئێش و ئازاریان توش دەبێت لاواز و نەخۆش و ئەوانەشی کە خەرجیان دەست ناکەوێت هیچ گوناه و گلەیەکیان لەسەر نییە لە بەشداری نەکردنی غەزادا کاتێک دڵسۆز بن بۆ خودا و پێغەمبەرەکەی لەسەر ئەو چاکە خوازو پاکانە هیچ جۆرە گلەیی و ڕەخنەیەک نییە خدای گەورە لێ خۆش بوو و میهرەبانیشە هەروەها گلەیی و ڕەخنە نییە لەسەر و کەسانەی کە دێن بۆ لای تۆ بۆ ئەوەی وڵاغی سواریان بۆ پەیدا بکەیت و بێن بۆ جهاد تۆش دەڵێیت هیچ شک نابم تا بتان دەمێ بۆ سواری ئیتر بە ناومێدی گەڕانەوە و چاویان فرمێسکی لێ دەڕژا لە خەفەتدا ئەسرینی لێ دەباری چونکە هیچ شک نابن بیبەخشن و خەرجی بکەن لە پێناوی خوادا چۆن لە غەزا دوا کەوتن بەڵکو تەنها گلەی و ڕەخنە لەسەر ئەوانەیە کە مۆڵەتت لێ دەخوازن و خۆ دەدزنەوە لە کاتێکدا کە دەوڵەمەند و دەست ڕۆیشتوشن ڕازین لەگەڵ پیرە ژنان و پەککەوتوان دابن و بمێنەوە خوداش مۆری ناوە بەسەر دڵیاندا بۆیە ئەوانە نازانن خێر لە چیدایە کاتێک ئێوە لە غەزا دەگەڕێنەوە دووڕووەکان دێن بۆلاتان و داوای لێبوردنتان لێ دەکەن پێیان بڵێ داوای لێبوردن مەکەن هەرگیز باوەڕتان پێ ناکەین خداش ئاگاداری کردوین لە هەموو هەواڵ و هەڵسو کەوت و گفتار و نیەتێکتان لە ئایندەدا خدا و پێخەمبەرەکەی کار و کردەوەتان دەبینن لەسەر کوفر دەمێنەوە یاخود پەشیمان دەبنەوە پاشان دەبرێنەوە بۆ لای ئەو زاتەی کە زانا و ئاگای پەنهان و ئاشکرایە ئینجا ئاگادارتان دەکاتەوە بەو کار و کردەوەی کە دەیکەن کێوە گەڕانەوە لە غەزا بۆ لایان سوێنتان بۆ دەخۆن بە خودا بۆ ئەوەی وازیان لێ بهێن و سەرزەنشتیان نەکەن جایەوەش وازیان لێ بهێن و پشتیان تێ بکەن چونکە بەڕاستی ئەوانە دڵ و دەروون پیسن شوێن و جێگەیان دۆزەخە لە پاداشتی ئەو کار و کردەوەی کە دەیان کرد هەر سوێنتان بۆ دەخۆن تا لێیان ڕازی بن و چاوپۆشیان لێ بکەن خۆ گەر ئێوە ڕازی بن لێیان ئەوە بێگومان خودا لە کەسانی لە ئاین دەرچوو ڕازی نابێ زۆربەی عەرەبە کۆچەری و دێهاتی و بیابان نشینەکان لە عەرەبە شارنشینەکان دڵڕەقترن لەبارەی کوفر و دووڕوویەوە چونکە دوورن لە سەرچاوەکانی زانست و مەدەنیەتەوە، شایستەترن ئەو سنوورانە نەزانن کە خودا ناردویەتیە خوارەوە بۆ پێغەمبەرەکەی دەربارەی حەڵاڵ و حەرام، خودای گەورەش زانا و دانایە بە بەندەکانی. هەر لەو عەرەبە بیابان نشینانە کەسانێکیان هەیە کە ئەوەی دەیبەخشێت بە سەرانە و غەرامەی دەزانێت، چاوەڕێ ئەوە دەکەن چەندەها بەڵا و ناخۆشی بێتە سەرتان، یاخوا مەینەتی خراپ بەسەر ئەواندا بێت خوداش هەمیشە بیسەرە بە گوفتاریان زانایە بە نیەتیان. لەو عەرەبە بیابان نشینانە کەسانی تریان هەیە کە ئیمان و باوەڕ بە خودا و بە ڕۆژی دوایی دەهێنن و ئەوەی خەرجی دەکەن و دەیبەخشن بە چەندەها هەنگاوی نزیکبوونەوەی لای خودای دادەنێن و بۆ ئەوەی بەهرەمەند بن لە چەندەها دوعای خێری پێغەمبەر صلی الله علیه وسلم ئاگادار بن، بەڕاستی ئەو بەخشینەیان مایەی سەرفرازی و نزیک بوونەوەیانە لە خوداوە، سەرەنجام خودا دەیانخاتە ژێر سایەی ڕەحمەتیەوە، بەڕاستی خودا لێخۆشبوو و میهرەبانە. خودای میهرەبان لەوانەی کە پێشکەوتن و یەکەم کەس بوون لە ئیسلام بوون و خزمەتکردنی ئیسلامدا لە کاروانی کۆچبەران و پشتیوانان و ئەوانەی کە بە ڕێکوپێکی شوێنیان کەوتوون ڕازی بووە و ئەوانیش لەو ڕازی بوون. باخەکانی بەهەشتی بۆ ئامادە کردوون کە چەندەها ڕووبار بە بەردەم کۆشکەکانی و بە ژێر درەختەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ نەمریدا بۆ هەمیشەی شتیایدا دەمێنەوە ئەو سەرنجامە سەرکەوتنێکی زۆر گەورەیە. لەو ناوچانەی دەوروبەرتان هەندێ عەرەبی بیابان نشینی دووڕوو هەن و هەندێ لە دانیشتوانی شاری مەدینە ڕاهاتوون لەسەر دووڕووی و زرنگن لەو بارەیەوە. تۆ ئەی پێغەمبەر نایان ناسیت بەڵکو ئێمەت دەیان ناسین لەمەودوا ئەوانە هەر لە دنیادا دوو جار ئازاریان دەدەین پاشان دەبرێنەوە و بەرەو سزا و ئازارێکی زۆر سەخت و دژوار بێجگە لەوانە کەسانێکی تریش هەن کەدان بە گوناه و هەڵەکانیاندا دەنێن و کرداری چاک و کرداری خراپیشیان تێکەڵ کردووە ئەمانە نزیکە خودا تۆبەیان لێ وەربگرێت چونکە بەڕاستی خودا لێخۆشبوو و میهرەبانە. لە هەندێ ماڵ و سامانی ئەو ئیماندارانە زەکات و خێر وەربگرە چونکە دەبێتە هۆی خاوێن کردنەوەی ماڵەکەیان و پاک کردنەوەی دڵ و دەروونیان و دوعای دابارینی ڕەحمەت بکە بەسەریاندا و ئەگەر مردیشن نوێژیان لەسەر بکە چونکە بەڕاستی دوعا و نوێژکردنی تۆ مایەی دڵنیایی و ئارامییە بۆیان خوداش هەمیشە بیسەر و زانایە ئایا نەیان زانیوە کە بەڕاستی خدا خۆی تەو بە قبول دەکات لە بەندەکانی و هەموو خێر و سەدەقەیەکیشان لێوەردەگرێت و بەڕاستی خدا خۆی تۆ بە وەرگر و مهرەبانە بەو خەڵکە بڵێ ئێوە هەرچی دەتوانن لە کار و کردەوە ئەنجامی بدەن چونکە خدا کار و کردەوەتان دەبینێت و ئاگادارە بەنهێنی و ئاشکرای هەروەها پێغەمبەرەکەشی ئاگادار دەکات کاتێک لە ژیاندایە دوای وەفاتیشی بۆ خودای گەورە ئاسانە کە نیشانی بدات هەروەها ئیماندارانیش ئاسەوار و دەرەنجامی دەبینن پاشان دەگەڕێنرێنەوە بۆ لای ئەو خدایەی کە زانایە بەنهێنی و ئاشکرا ئەو ساگادارتان دەکات لە هەموو ئەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن کەسانێکی تریش هەن لە بەجێماوەکان ئەنجامی کردەوەیان دواخراوە بۆ فەرمانی خودا یان سزایان دەدات ئەگەر بەردەوام بن لەسەر دووڕوویی یاخود تەوبەیان لێ وەردەگرێت ئەگەر پەشیمان بن خدای گەورەش هەمیشە زانا و دانایە ئەو دووڕوانەی کە مزگەوتێکیان دروست کرد لەبەر زەرەردان و بڵاوکردنەوەی بێباوەڕی و دووبەرەکی بەرپاکردن لە نێوان ئیمانداراندا و بۆ چاوەڕوانکردنی هاتنی ئەو کەسانەی کە پێشتر دوژمنایەتی و جەنجیان دژی خدا و پێغەمبەرەکەی دەکرد و بێگومان سوێن دەخۆن کە ئێمە تەنها مەبەستمان چاکە بووە لە کاتێکدا خداش شایەتی دەدات کە بەڕاستی ئەوانە درۆزنن هەرگیز لەو مزگەوتەدا ڕامەوەستە بۆ نوێشکردن چونکە بەڕاستی مزگەوتێک شایستەیە کە تۆ تێیدا بوەستیت بۆ نوێشکردن تیایدا کە هەر لە یەکەم ڕۆژەوە لەسەر بنچینەی تەقوا و خدا ناسی دروست کراوە چونکە لەو مزگەوتەدا چەند کەسانێکی مەردی تێدایە کە زۆر حەز دەکەن خۆیان خاوێن ڕابگرن لە دەروون و ڕواڵەتدا خداش بەردەوام ئەوانەی خۆش دەوێت کە خۆیان پاک ڕادەگرن جا ئایا ئەو کەسەی کەم مزگەوت و کار و شوێنی لەسەر بنچینەی تەقوا و لە خدا ترسان دروست کردبێت و ڕەزامەندی خدای مەبەست بێت چاکترە یاخود ئەو کەسەی کە بینای مزگەوت شوێن و بەرنامە و کاری لەسەر لێواری کەندەڵانێکی بێهێز و ڕووخاو دامەزراندبێت ئینجا لەگەڵ خۆیدا بڕوخێتە ناو ئاگری دۆزەخەوە خدای گەورەش ڕێنمووی ئەو دەستە ستەمکارە ناکا ئەو بینایی دووڕوەکان دروستیان کرد بەردەوام هۆی گومان و زیادبوونی دڵەڕاوچەیە لە دڵیاندا هەتا ئەو کاتەی کە دڵیان دەپچڕێت و دەمرن بێگومان خدا زانایە بە پیلانی دووڕوەکان دانایە لە هەڵۆشانەوە و پوچکردنەوەیدا بەڕاستی خدا گیان و ماڵی لە ئیمانداران کڕیوە بەوەی کە بەهشت بۆ ئەوانە و بەشیانە بەڕاستی پەروەردگارێکی بەخشندەیە هەر خۆی بەخشێنەری گیان و ماڵ و سامانە، کەچی ئاوا مامەڵە دەکات لەگەڵ ئیمانداراندا و نرخێکی نەبڕاوە، نرخێکی زۆر گەورەی بۆ بڕیارداوە، کاتێک لە پێناوی ئەودا دەیبەخشن. ئەوانە دەجەنگن لە پێناوی ئاینی خودادا، دوژمنانی ئاینی خودا دەکوژن لە گۆڕەپانی جەنگدا، یان دەکوژرێن و شەهید دەکرێن، ئەو پاداشت و بەڵێنە بەڕاستی لەسەر خودایە و باس کراوە لە تەورات و ئینجیل و قورئاندا، جا کێ هەیە بەقەدەر خودا بە وەفا و بە ئەمەک بێت بۆ جێبەجێکردنی بەڵێنەکانی کەواتە زۆر دڵخۆش و کامەران بن بەو مامەڵەیەی کە ئەنجامتان داوە و بەو فرۆشتن و کڕینەی کە لەسەری ڕێککەوتون بێگومان هەر ئەوەشە سەرفرازی و سەرکەوتنی نەبڕاوە و بێ سنوور جا ئەوانەی ئەو مامەڵەیە دەکەن پێشتر بەم سیفەتە پیرۆزانە خۆیان ڕازاندۆتەوە تۆبەکارن و لە هەڵەکانیان پەشیمانن خواپەرستن لە هەموو هەڵس و کەوتیاندا، سوپاسگوزارن لە هەموو ناز و نیعمەتێک، گەڕۆکن لەسەر زەویدا، ئەندێشە و بیر و هۆش بەکاردەهێنن بۆ بیرکردنەوە لە بوونەوەر و دەوروبەر، سوجدەبەر و کڕنوشبەر و نوێژخوێنن، فەرماندەرن بە هەموو چاکەیەک، قەدەغەی خراپە و هەموو نادروستییەک دەکەن و پارێزەرن بۆ سنوورەکانی خودا و قەدەغەکراوەکانی، ئینجا مژدە بدە بە ئیمانداران ئەوانەی ئەو سیفەتانە لە خۆیاندا دەهێنە دی بۆ پێغەمبەر و ئەوانەی کە باوەڕیان هێناوە ڕەوانیە داوای لێخۆشبوون بۆ مشریک و هاوەڵگەران بکەن هەرچەندە ئەوانە خزمی نزیکیش بن دوای ئەوەی کە بۆیان ڕوون بۆتەوە کە بەڕاستی ئەوانە نیشتەجێی دۆزەخن بەهۆی بێدینی و تاوان و گوناهیانەوە جاداوای لێخۆشبوونی ئیبراهیم بۆ باوکی لەبەر بەڵێنێک بوو کە پێی دابوو کاتێک بۆی دەرکەوت بەڕاستی باوکی دوژمنی خودایە ئیتر خۆی لێ بەری کرد بەڕاستی ئیبراهیم زۆر بەسۆز و دڵ نەرم بوو زۆر خاوەن حلم بوو هەرگیز خودا کەسانێک گۆمڕا ناکات دوای ئەوەی کە هیدایەتی داون هەتا بۆیان ڕوون نەکاتەوە کە دەبێت لە چی خۆیان بپارێزن بەڕاستی خودا بە هەموو شتێک زانایە بەڕاستی هەر بۆ خودایە خاوەنداریەتی ئاسمانەکان و زەوی ئەو خودایە ژیان دەبەخشێت و مردنیش پێش دەهێنێت هەرگیز جگەل لە خودا کەستان دەست ناکەوێت کە یار و یاوەرتان بێت و پشتیوانیتان لێ بکات سوێن بە خودا بەڕاستی خدا تەوبەی قبول کرد لە پێغەمبەر و کۆچبەران و پشتیوانان ئەوانەی کە شوێنی پێغەمبەر کەوتن لە کاتی سەغڵەتی و تنگانەدا لە غەزای تەبوکدا دوای ئەوەی کە خەریک بوو دڵی دەستەیەکیان لە خشتە بچێت و بێزاری دەربڕێت لەوە دوا تەوبە و پەشیمانی ئەوانیشی قبول کرد چونکە بەڕاستی ئەو پەروەردگارە بە سۆز و میهرەبانە لەگەڵیاندا هەروەها تۆبەی ئەو سێ کەسەشی وەرگرت کە لە غەزای تەبوک دواخران دوای ئەوەی کە زەوی چەندە فراوانە لێیان تەنگ بۆوە خۆیشیان لە خۆیان بێزار بوون دڵنیاش بوون کە هیچ پەنایەک نییە لە خەشم و قینی خوددا بیان پارێزێت جگە لەوەی خۆیان بدەنە پەنای ئەو زاتە پاشان تۆبەی لێوەرگتن تا تۆبە بکەن بەڕاستی خدا تۆ بە وەرگر و مهرەبانە لە غەزای تەبوکداسیان لە هاوڵان بێ هیچ بیانوێک خۆیان دواخست کە بریتی بوون لە کەعبی کوڕی مالیک و مەرارەی کوڕی ڕەبیع و هلالی کوڕی ئومەیە کاتێک پێغەمبەر سەڵ الله عليه وسلم گەڕایەوە دووڕوەکان دەهاتن و هەریەک بە بیانویەک پاکانیان دەکرد بەڵام ئەو سێ ئیماندارە هیچ بیانویەکیان نەبوو دانیان بە هەڵەی خۆیان دانا پێغەمبەریش صلی الله علیه وسلم فەرمانی دا کە کەس قسەیان لەگەڵدا نەکات و دەبێت نەچن بەلای خێزانەکانیاندا ئەم تەمێکردنەش پەنجا شەوی خایان ئەی ئەوانەی ئیمان و باوەڕتان هێناوە لە خودا بترسن و پارێزکار بن هەوڵ بدەن هەمیشە لەگەڵ ڕاستگۆیان و ڕاستاندا بن ڕەوانە بوو وەدانیشتوانی مەدینەو بیابان نشینانی دەوروبەری دوا بکەون لە جیهاد و غەزا لە خزمەت پێغەمبەری خودادا و خۆیان خۆشتر بوێت لەو چونکە ئەوە بەڕاستی هیچ توێنوێتی و ماندوو بوون و برسێتیەکیان توش نەدەهات لە پێناوی خودادا بەزایە بچێت و نەدەچوونە هیچ شوێنێک و پێیان نەدەخستە هیچ جێیەک بێ باوەڕان پێی سەغڵەت بن و دەستیان لە هیچ دژمنێک نەدەوەشان کە نەبێتە هۆی ئەوەی بەکار و کردەوەیەکی چاک بۆیان تۆمار نەکرێت بەڕاستی خودا پاداشتی چاکەکاران بە زایە نادات. هەروەها هیچ بەخششێکیان پێشکەش نەدەکرد بچووک یا گەورە و بە هیچ دۆڵ و شیوێکدا تێنەدەپەڕین بە چاکە بۆیان تۆمار نەکرێت تا خودا بە چاکترین شێوە پاداشتی ئەو کردەوانەیان بداتەوە کە دەیان کرد جاڕەوانیە هەرچی ئیمانداران هەیە بە جارێک بچن بۆ غەزا یان بۆ هەر کارێکی پێویست دەی بۆچی لە هەر هۆز و دەستەیەک کەسانێک نەچوون بۆ خوێندن تا شارەزا بن لە ئایین تێبگەن و فێر ببن و قەومەکەشیان تێبگەیەنن و فێریان بکەن کاتێک کە گەڕانەوە بۆ لایان بۆ ئەوەی ئەوان هۆشیار ببنەوە خۆیان بپارێزن لە گوناه و خودا لە خۆ نەڕەنجێنن ئەی ئەوانەی باوەڕتان هێناوە بجەنگن دژی ئەو بێباوەڕانەی کە لێتان نزیک دەبنەوە بە دەوروبەرتاندان نیازی شەڕ فرۆشتنیان هەیە و با توندوتیژی و هێز و تواناتان تێدا بەدی بکەن بشزانن بەڕاستی خودا یار و یاوەری پارێزکارانە. کاتێکیش سورەتێک لە قورئان دابەزێنرا هەندێک لە دووڕووەکان بە گاڵتە پێکردنەوە دەڵێن کێتان ئەم سورەتە باوەڕی زیاد کردووە جا ئەوانەی کە باوەڕیان هێنا بوو ئەوەندەی تر ئیمان و باوەڕی پتەوتر کردن ئەوانیش مژدە بە یەکتر دەدەن دەربارەی سەرکەوتن و خۆشی هەردوو جیهان ئەوانەشی کە نەخۆشی بێدینی و دووڕووی لەگەڵیاندایە ئەوە سەرباری پیسی و ناپوختی خۆیان ئەوەندەی تر سورەتەکە پیسی و ناپوختیان زیاد دەکات دەژمرن لە کاتێکدا کە بێ باوەڕن. ئایا دووڕوەکان نابینن و نازانن بەڕاستی ئەوان لە هەموو ساڵێکدا جارێک یان دوو جار تاقی دەکرێنەوە پیلان و نەخشەیان دەردەکەوێت و سووک و ڕیسوا دەبن پاشان تۆبە ناکەن و پەشیمان نابنەوە و یاداوەریش وەرناگرن و ئەوان بیر ناکەنەوە کاتێکیش سورەتێک لە قورئان دابەزێنرا ئەوانە سەغڵەتن ئەوە هەندێکیان تەماشای هەندێکی تریان دەکەن، حەز دەکەن زوو ئەو شوێنە جێبهێڵن، بە چپە یا بە ئیشارەت دەڵێن، ئایا هیچ کەس دەتانبینێت لە ئیمانداران؟ پاشان بە نهێنی خۆیان دزییەوە و ڕۆیشتن، لە کاتێکدا خودای باڵادەستیش دڵی ئەوانی وەرچەرخاندووە، چونکە بەڕاستی ئەوانە کەسانێکن کە تێناگەن و حاڵی نین، ناشیانەوێت تێبگەن. ئەی خەڵکینە! سوێن بە خودا بێگومان پێغەمبەرێکتان بۆ ڕەوانە کراوە کە هەر یەکێکە لە خۆتان زۆر سەختە بەلایەوە توشبوونتان بە بەڵاو ناخۆشی زۆر بە تەنگشتانەوەیە و پەرۆشە لەسەرتان زۆر دڵسۆزی ماندارانە و مهرەبان و دلۆڤانە بۆیان جاگەرەوانە لەگەڵ ئەو هەموو دڵسۆزی و مهرەبانیەی تۆدا هەر پشت هەڵکەن و گوێت بۆ نەگرن ئەوە ئیتر تۆ بڵێ من خودام بەسە یار و یاوەرم بێت کە پشتگیر و یاریدەدەرم بێت هیچ خودایەک نییە جگەل لەو هەر پشت بەو دەبەستم ئەو زاتەش پەروەردگاری عەرشی گەورەیە.